پارەیەکی کەمە بۆ سندوقێکی موشک. بۆچی ئەو نرخە زۆرە؟ کڕیارەکانم ئەویان داوا کردووە من ڕێزە داواکاری کڕیارەکانم دەگرم وا دیارە کڕیارەکانت دانەیە موشکێک دروستکەی کە ڕادەر نەتوانە دەستنیشانی بکات من پسیاریان لێ ناکەم بەڕێز پۆپرێ بەڵام هەر کەسێک ئەم سندوقەیە بێت لەوانەیە هەموو هەرێمەکە داگیر بکات. ئای خوایە ئەو خاوێنە فەرموو ئەوە ڕێک ئەوەیە کە داوات کرد زنجیرەی هێزی ئاسمانی ئێن ئەیوی سەد ئەگەر ئەو بچێتە ناو موشەکێکەوە بەرگری ئاسمانەکان ناتوانن بیوەستێنن سیرکە پلانێکمێ بۆ تاڵانەکە پارەکەم لەکوێ بیگرە لە ناو تۆمبیلێکی منداڵاندا بشارەوە تکایە خانمان خشتەکانتان جێبێڵن لێرە بەڵێ تکایە بابڕین خانمەکەم تکایە پێویستە بوەستیت. چ کێشەیەکەیە؟ ببورە زۆر ماندوم کردی سپاس. ئەوەی دواتر سپاس ئەوەی دواتر. من داڵاس و نیۆرک و میامی و ڕاڕەوی پشودانشم شکنیتی لێ نەبوو باڕەکان ڕێستۆرانتەکان ساڵۆنەکانش خاوێنن منیش لە جۆم بوو هیچم نەبینی لەوێ. ئەمە دەبێ پلانێک بێ. ئێمە دەڕۆین بۆ شیکاگۆ. لە زستاندا با کەلوپەلەکان کۆبکەمەوە. بەخێر بێن بۆ شیکاگۆ. ئێستا پلەی گەرمی لە دەرەوە بیست و نۆ پلەیە. بەخێر بێن بۆ شیکاگۆ. ئەم کاتت باش. بەخێر بێن. بەڕێز بۆ پێی بەڕێزان گەر بەڕە جێرنیگەن بە یارمەتیت لاتون لەسەر ڕێگاکە لاتایەکانە دانا بۆ پشکنین نەخێ خێرا بڕۆ بە یارمەتیت ئازیزم ئەتوانم شتێک لێت بپرسم؟ چی؟ تۆڕە سەرنشینێکت هەبوو لە فڕۆکەخانەوە نزیک کاتژمێر چوار و بیست خولەکی ئێوارە هەشتی مانگی یەک، هاوڵاتییەکی ئافرەتی بەتەمان، ڕوخساری سپی. چی دەڵێی؟ نزیکەی کاتژمێر چوار و نیو پیری بێڕێز. ئۆو بەڵێ بەڵێ. ناونیشانی لایە؟ شەقامی واشنتۆن، باکووری پارکی دیڤۆن. وەسفی خانووەکە بکە تکایە. خانووێکی کۆن و گەورە بوو، لە شوێنێکی شاهانە بوو. من تەواو بم خاتوو هێز. من ماندوو بووم و ئارەقەم کردووە، بەڵام تۆ ناتوانیت بیبینیت. تۆ دەبوو بە خێرایی لەگەڵ بەفر ڕابێیت، وایە؟ بەڵێ، بەڵام. بەڵامەکان بۆخۆ پەڕانەوەن. من هیچ گرنگی بە بەهانەکانت نادەم. ئێمە ڕاڤەکردنێکمان هەبوو، بەڵام تۆ تێکت دا. وە قسەکانت زۆر بێ مانان. ببورە با ئەو باجی لەسەر نەبێت خاتوو هێز. کەواتە تۆ بە دراوسێکان دەڵێیت کە من توندم لەگەڵت لە ئیشی بەفرماڵیندا؟ هئم. م، کەواتە تۆش ئەمە قبوڵ دەکەی لە جێگەی ئەوەی کە من پارەت پێ بدەم؟ ئێ، ئەمە لە فێکی بەتام ناکات وایە؟ بەهۆی هەندێک گەمژەوە، گەمژەیەکی بێ شەرم کە جانتاکەمی برد. من هەموو پارەکەم لە سان فرانسیسکۆدا ون کرد. ببورە خاتوو ئێس، بەڵام من خەریکە. لەوانەیە بە نزیکەیی وا پێ دەچێت درەنگ بکەوم بۆ خوانی ئێوارە. وای دانێ ئەمە پارەکەتە من هیچ پێویستم پێی نییە سوپاس. پێویستە دایکت ئەمەت فێر بکە کە بێ ڕێزێ بەرامبەر خانمێک بۆستیت و خۆت بخورێنیت. شەوشاد ئەلێکس. ئای خوایە چەند بۆڵە بۆڵ دەکا. هەموو خانووەکان کۆنن زۆربەیان خانەدانن هەمویان تاجە گوڵینە و درەختی کریسمیسیان هەیە بەفرەکانی هەمویان لابراون. لێرە چواردە خانووی لێیە سایارەکە دەبێت لەناو یەکت لەو خانوانەدا بێت ئێمە دەبێت هەموو خانووەکان بگەڕێین کاتێک دنیا ڕووناک بدەینەوە. ئێمە بۆ ڕۆژی ڕووناک ئەو کارە دەکەین. چارلی، ئێمە باسی ئەوەمان کرد، من لە ساڵی ڕابردووش پێم وتیت و ئێستاش پێت دەڵێم، لە کۆتایی هەفتە ناتوانم کار بکەم. من هاوسەر و سێ منداڵم هەیە. ئەو مارا لویسەکە هیچ چالاکییەکی نییە، بەو مانایەی کە هیچ کارێکی نییە لە کۆتایی هەفتەدا بیکات، بەڵام من ناتوانم. بەڕاستی من لە ماڵێکدا دەژیم کە تەواو نوێ نییە، منداڵەکانم چالاکییان هەیە، ئەوان دەیانەوێت هەر نەبێت لە کۆتایی هەفتەدا دایک و باوکیان ببینن. ناتوانم بە تەلەفۆن ئەمە ڕوون بکەمەوە کە بۆچی هێندە بە پەرۆشم بەو بەرهەمە. من چوارشەمە لە کلیڤلاند دەبم. بەڵێ، چوارشەمە. بەڵێ، دواتر قسەی دەکەین لەبارەیەوە. بەڵێ، ڕووبەڕوو. بەڵێ، وەک دوو پیاو. باشە. باشە هیوادارم ئەوان. ئەلێکس دووبارە کورسی تەوالێتەکەی بە توندی داوە بەسەر شوێنێکی خۆیدا ئامانجەکە ئەلێکس چی ڕوودەدات؟ هیچ خەتای من نەبوو من بێ تاوانم؟ من دەبێ بڕۆم منداڵەکەم دووبارە کورسەکەی دا بەسەر شوێنیش خۆیدا دەگەڕێمەوە. ئەلێکس! با ئەوە لە دەمتا بێت. درکە مێکوتەیە. دایکە، ئەمە فێڵە. بۆ ئەوەیە تاوەکو ڕزگاری بێت لە پڕۆژە زانستییەکەی، چونکە نەخۆشییەکەی نەماوە. جی؟ ڕوخساری ئاوها خەراپ دیار نییە. جەستەی داپۆشراوە. نەخۆشییەکە سمتیشی گرتۆتەوە؟ بێدەنگ بە. ئەوە زۆر باشە ئەگەر ئەو پەڵەکانی بخورێنێ و ئێمە پێی ئەڵێین سمت بریندار. هێی، بڕۆن! خواتان لەگەڵ. کەمێک شۆربات بۆ دروست دەکەم. منیش تەلەفزیۆنەکە دادەگرسێنم. زۆر داوای لێبوردن دەکەم. هێی، خۆت مەخورێنە. ئەوەش با لەژێر زمانتدا بێت تا دێمەوە. خێزانێکی جوانە، وانیە دۆرۆس؟ لیستی ناوچە سەوزەکانی چوار سەد و یەک لەسەر تۆماری ئیفایە لای تۆ لەسەر تۆماری میتکاپە لەو شوێنە کورتەنانە سێ هەزار یەکی تێدایە باشە پێویستە کەمێک لەسەر هەڵ بمێنی تۆ ئەلێکس من لە ئۆفیسەکەم کار دەکەم بۆیە پێم وایە ئێمە داوای لێبڕین دەکەم توانم خولەکێکی تر پێوەنی پێکەمەوە بەڵێ گرتم زەنگت لێدا بفەرموون. خۆزگەم دەخوات هاوسەرکەشم لێرە بوایە ئەمڕۆ. شوێنێکی خنجیلانەیە؟ ئای خوایە. ئێرە بەڕاستی زۆر جوانە. زۆر بە خێرایی بەردەست دەبێت. کوڕەکانم یەکسەر ئێرەیان بەدڵ دەبێت. بەڵێ بە دڵیان دەوێ. وە لەگەڵ ئەوەشدا چاودێری تایبەت و ڕێنمایی خۆراک و گیانەوەرە ماڵەکان دەکەن. دانیشە ناتوانم چاوەڕێکم بۆ هەفتەی داهاتوو من ڕقم لە سەگەکانە چارلی هەموو ئەمانەمان بڕانەوە تۆ دەزانی ناتوانم بێم ئەلەکس نەخۆشە ئەو خۆیان گاڵتە دەکەیت تاوەکوکەی لە شار دەبێت نا ئاساییە مارلوو توانە چارەسەری بکات نا دەزانم کە بەڵێنم پێت دا، بەڵام ئەو کاتەی کە بەڵێنم پێت دا، منداڵەکەم نەخۆش نەبوو. باشە، یەک کاتژمێر. دەتوانم تەنها بۆ یەک کاتژمێر بێم، هەر ئەوەندە. بەڵام ئەگەر ئەلێکس دەنگی دەدا من دەڕۆم، ئەو کاتە تۆ توانی دەرم بکەی، بەڵام من هەر دەڕۆم. چارلی، دەمەوێت ئەوە بزانیت تۆ منت خستووەتە ناو بارودۆخێکی زۆر ناخۆشەوە لە نێوان خڕجی دابینکردنی ماڵەوە و منداڵە نەخۆشەکەمدا و منیش ئەوەم هیچ بەدڵ نییە. هەی گەمژە. تۆ بە چارلی دوێت من زۆر نەخۆشم سپاس ئەلێکس بەڵێ ئەو دەزانە کە تۆ نەخۆشیت چی دەربارەی جێشنی کاری خێزانەکە من تەنها پێویستە بڕۆم هەندێک کەلوپەل بهێنم و هەندێک پەڕ ئیمزا بکەم و خۆم نیشان بدەم یە کاتژمێرم پێدەچێت بەلایەنی زۆرەوە بە خاتوو هێستم وتووە کە تۆ تەنیا دەبیت. پەیوەندیت بە خاتوو هێست کرد؟ ئەو دەزانێت من بە تەنیا دەبم؟ ئەو وتی هەر شتێک ڕوو بدات ئەوا یەکسەر دێتە ئێرە. ئەو ئەوەی پێ خۆش نەبوو، بەڵام. ئەو ئەوەی پێ خۆش نەبوو، بەڵام دێت و فێری جەکەرەکێشانم دەکا. گاڵتەجار مەبە. چی ئەگەر تۆرنادۆ ڕێیا. لە زستاندا ڕوو نادات؟ ئەی تێکچوونی کۆمەڵایەتی؟ پێم وا نییە. ئەی بیزاری، بچوومە کوژەر بۆ لە خەڵکانی کۆندا. خوات لەگەڵ شیرنەکەم. چی دەربارەی قۆڵبڕەکان پێم وانە لە ڕۆژدا بێتە کێشە شیر نەکەم بۆچی نە لە ڕۆژدا کەس لە ماڵەوە نییە من دوێ نەشەو بووم باش ساڵ پێتوانی قۆڵبرەکانی شویان زانە بێت کە منەش ساڵم ئێرەگەڕێکی زۆر زۆر پارێزراوە تەنها یەک شقام هەیە لە تەواوی گەڕەکەکەدا دەرگاکاندا دەخرێن و تۆ ژمارەکەی منت لایە زۆر بە زووی دەگەڕێمەوە دایکە چی دەربارەی ئەژیاکان جاجاڵە گەورەکان مومیاکان زیندەوەرە مردۆکان چەندەهان شتی تر ئالێکس لەوەدا ناتوانم یارمەتی بدەم تەنها خۆ دەتوانین ئەندێشی خۆت کۆنتترۆل بکەیت ئەو بیرکردنەوەیەکی ترسناکە تەنها بیست چرکە ماوە خاوێنە بەڵێ پۆلیسی فریاکەوتنە من دزێکم بینی تۆ بە تەنیایت داکم کەمێکی پێش هێستا چۆ دەرەوە کاری هەبوو وەمە مێکتەم هەیە دەتوانی ناونیشانەکەتم دەیدی؟ ئەو لە ماڵەکەی مندا نییە، ئەو لە ماڵەکەی ستێڤنسە. ناونیشانەکەیان خانووی سێ هەزار و پازدە شەقامی واشنتۆنە. ئافرەتێکی لێبوو سەگێکی پێ بوو و ئۆتۆمبێلێکی ڕەساسی. من کەسم نەناسیەوە، بەڵام سەگەکەی ئەوان لە سەگەکەی جۆنی ئاڵێنس دەچێت، بۆیە پەیوەندیم بە پۆلیسەوە کرد. پەیوەندی بە پۆلیسەوە کرد؟ ئاگادارکەرەوەی دزیەکە چالاک بووە و ئێستاکە کار دەکات هیچ کەسی لێ نەبووە دیار نییە کە هیچشتێکیش دزرابێت من نازانم کە ئەو پیاوەچی بینیوە بەڵام هیچ کەسێک لە ماڵەکەدا نەبووە زۆر داوای لێبردن دەکەم کوڕەکەم درکەمێکوتەی هەیە ئەو بە تەنها لە ماڵەوە بۆ و منیش پێویست بوو کە بچم هەندێک پەڕاو بێنم من چەکم هەڵگرتبوو لە کاتی ئاساییدا ئەوە ناکەم. کوڕم، ئاگادار هێڵەکان بابەتێکی گاڵتە نین. ئەوە ئاگادارکردنێکی هێڵە نەبوو. کەسێک لەناو خانەکەدا بوو، دوو چاودێریش هەبوو، شۆفێرێک لە ئۆتۆمبێلێکی ڕەساسیدا. لەو بڕوایەدام کە تایەکەی بەرز بووبێتەوە. کارەکەی من و هاوکارەکانم کارێکی جدییە. ئۆو، ئەو دەزانێت. ئێمە بۆ سەری ساڵ سێتێکی پۆلیسمان دابا و نا ئەم سەری ساڵە نا سەری ساڵەکەی پێشوو باجێک و کڵاوێک و فیکەیەک بوو ئەو ئەوەی زۆر بە جدی وەرگرتبوو و زۆربەی خزمەکانی بە تاوانی جیاواز دەستگیر کردووە تاوانی ڕاستی نا بەڵکو جێهێشتنی کورسی تەوالێت بە سەرکراوەیی و پرخەپرخ و بێگومان بەڵێ منداڵەکانمان زۆر سپاست دەکەم. بڕە بۆ جێگاکەت پیاوی بچووک ببوورە بەڵام من پیاوێکم بینی لە ژێر نووسنی کارنستیڤن پیاوێکی سپی پێس بوو کەمێک لە باوکم بە تەمەندتر بووە دەستکەشی پشکنینی لێ دەست کرد بوو من ئاگادارم کردی تۆ دەربارەی ئەو تەلیسکۆبانە سەیری هەندێک شوێنی دووری پێ دەکەیت لەوانەیە هەندێک شت ببینی کە هەبن یان نا تۆ پێت وایە کەسێک دەبێت ببێت بە سی و پێنج ساڵ ئینجا خەڵک گوێ لێ دەگرێ؟ زیرەکانە لەگەڵ من قسە مەکە ئەلێکس نەخۆش بدیارنە من زۆر توڕەم لە تۆ تۆ کێشەی زۆرت دروست کرد ئەمڕۆ من و باوکت دەبێت دەرکەی ماڵی ستیڤن بگۆڕین تۆ پێت وایە ئێمە دڵخۆش دەبین بەوە؟ من ئەوەم وت کە بینیم. پیتەر بۆپرێ، ئێرل ئەنگەر. بێرتن جێرنیگن، ئالێز ڕیڤێنس، ئەوان بە نازناوی ساختە تکتیان بڕیوە، بەڵام بەشداری گەشتی هۆنکۆنگیان نەکردووە. من پێم وایە ئەوان هێشتا لە ئەمەریکان، بەڵام لەگەڵ ئەوەشدا نازانم لە کوێن. خانمان و بەڕێزان، ئێمە دەبێ ئەو خەریتەیە بدۆزینەوە. چی بەسەر ئاگادارکەرەوەی دزییەکەدا هات؟ هیچ شتێک، ئەو ئاگادارکەرەوەکە نەبوو. کێ پەیوەندی کردووە کەواتە؟ بەڕێز جێرنیگەن دەتوانیت پێشبینی بکەیت؟ ئۆتۆمبێلەکان دەهاتن و دەچوون و دواتر پۆستەچییەکە هات. دەکرێت چاودێرێکمان هەبێت لەسەر هەر ماڵێکەوە یان لە هەر شەقامێکەوە دەکرێت هەر کەسێک بێت. من پێم وانیە کەسەکە دوور بێت، من پێم وایە کەسەکە لەسەر هەمان شەقامی ئێمە کەسێکە، تاوەکو ئێستا ئێمە نەمان پێکاوە. کەسێکە کە تیبینیمان نەکردووە. باوکە تەکسەکە لێرەیە ئۆ بە نەفرەت بێ دایکە تێشتا نەگەڕاوەتەوە ئۆ زۆر باشە باوکە. ئێرە گەڕەکی سەلامەت و پارێزراوە خەڵکەکەی زۆر باشن پۆلیسەکانمان زۆر باشن وەکو دوێنە نابێت دڵنیابە هیچ شتێکی خراپ ڕوونادا باوکە بەڵێ تیکتەکانت پێەیە بەڵێ ئەی دزدانەکەت بەڵێ لە گیرفانمدایە کوان گیرفانەکانت بەڵێ بۆستە بۆستە ئۆ نەخێر. داوە بشکنن. هیچی لێ نییە با نۆمی سەرەوە بگەڕێن دزەکە لە کوێیە؟ هیچ دزێکی لێ نییە تەنها مناڵێکی نەخۆشی قوتابخانە هەواڵێکی هەڵەی داوە. چەند شەرمە. کوڕم ئەمە جاری دووەمە لە دوو ڕۆژدا کە تۆ پەیوەندیت بە پۆلیسەوە کردووە. ئەوە بابەتێکی زۆر جدیە کاتێک کەسێک پەیوەندی بە پۆلیسەوە دەکات. گەورەم، من دوێنێ دزێکم بینی و ئەمڕۆشدانەیەکی ترم بینی. ئەلێکس، گوێ لە گەورەمان بگرە. هیچ کەسێک لەو ماڵەدا نەبوو. چی دەربارەی سەگەکەی جۆنی ئالێنس؟ من دوێنێ قسەم لەگەڵ جۆنی کرد، سەگەکەی ئەو ڕۆژی دووشەممە ون بووە. ئەو ئەوەی بینیوە کە ڕوویدا؟ ئەلێکس، داوای لێبوردن لە گەورەمان بکە و بتۆرە ژوورەکەت. داوای لێبرن دەکەم کە وڵاتێکی باشم ئەلێکس من زۆر داوای لێبردن دەکەم ئەمە دووبارە نابێتەوە وانە شیر نەکەم من بڵێنت پێدەم ئێمە نامانەوێت سار بکەینەوە لەوەی کە پەیوەندیمان پێوە بکات لە بارودۆخێکدا کە شتێک دەبینێت بەڕاستی ڕووبدات. بێدەنگ بە. بێدەنگم کرا. تۆ دوو جار گاڵتەت بە پۆلیسەکان کرد ئەمە لە تۆماری هەمیشەییتدا هەیە. بۆ تەواوی ژیانت ئەگەر داوای یارمەتی بکەیت ئەوە نایەن. باوکم فڕۆکەکەی لە دەست دا. ئەو لە بینینی خاوەن کارەکەی دوا کەوت. ئێمە پێویستە هەر چەند پارە هەیە کۆی کەینەوە بیدەن بە خێزانی ستیفنس بۆ ئەوەی بیدەن بە کلیلسازێک و دەرگاکانیان چاک بکاتەوە. وە تەنانەت خراپتریش. هەموو پێت پێدەکەنێن، ئەلێکس. تۆ ناوی خێزانەکەت لەکەدار کرد. یەکەم جار ستیڤن دواتر خاتو هێز منی شاوەڕام دۆرز هەنگاوی دواتر ماڵەکەی ئەلەکتۆز دەبێت چ دزێک دەچێتە ناو ماڵێکەوە هۆ هیچ شتێکیش نابات دەزانی بیر لە چی دەکەمەوە ئەوان بۆ دە شتێکی تایبەتدا دەگەڕن و ئەوان هەموو خانۆکان دەگەڕێن چونکە نازانن لە کامەیاندایە پرسیارەکە ئەوەیە ئەو شتە چییە؟ ئەگەر هیچ کەسێک دەربارەی و هیچ کارێک نەکات ئەوە خۆم دەبێم کارە ئەنجام بدەم گرتم دۆرس گرتم بەڵێ بەڵێ بەڵێ بەڵێ تۆ بە تەواوی تیاسویت بێدەنگ بە گەمژە ئەگەر یەک قسەی تر بکەی هەر لێرە دەتکوژم. برینگ برینگ سڵاو کارم قسە دەکات. سڵاو بارودۆخ چۆنە؟ ئەف من دووبارە درەنگ دەکەم ئۆفیسەکە وابزانم زبزە شوێنەکان گران بوون سەرمایە تەکنۆلژەکان زۆر باشن من لە گەرماوم دەتوانم دواتر پەیوەندی پێ بکەمەوە خراپ خراپ لێرەی بڕاون خراپترین پشیلە لە تەواوی شاردا ئۆتۆمبیلەکە لە دەرەوەیە لێرە ئافرەتی چیلەیە خێرا وەرنێرە دێ هەستەوە ئەو خەڵکە هەموو پەلەیەتی ئەوە کامێرایە کەسێک چاودێریمان دەکات ئێوە پێتان وایە و کێشەیە نەخشەکە ناو سارەکەیە چل پێ خولێکتر لە فڕۆکخانە دەبین ئالیس لە کوێیە؟ چ ڕوویداوە؟ ئافرەتێک لەناو ماڵەکەدایە، من دەچمەوێ قسەی لەگەڵ دەکەم. نەخشەکە دەربهێنە. خاتون دەتوانم قسە لەگەڵ بکەم؟ چی؟ دەی بڕۆ بڕۆ بڕۆ بڕۆ بڕۆ ئەو زۆر دوورە. ئەو کەوتە دوامەوە باشوری شەقامی ئادامس من کەمێک لە دوایەوەم. ئەو لە شەقامەکە چۆ دەرەوە چۆ باڵەخانەکەی پشتەوە لای خۆراوە. ئالیسن پێم بڵە شوێنەکە لە کوێیە؟ چوارەم ماڵ. ئەنگەر شوێنەکەت کوێە من وا لە خوار شەقامی واشنگتنم تێنەگەیشتم کوێ وتم لە خواروی کورە بۆستای گەمژە! هێشتا نەم دۆزیوەتەوە کاتمان نەما وازی لێبێنن ئەو هێندە گران بەها نییە دڵنیام ئەوان کاتیان نەبوو یاری پێ بکەن واو کە دوای ڕاماڵینی بە فرەکەخاتووی سپیی دام، ئەو لەو بەری شەقامەکە دەژی. ئەو لەسەری نووسراوە هێزی ئاسمانیی ئەمەریکا. بەڵام پێویستە بە وردبین سەیری کەی تا بیبینیت. بچکۆل، زۆربەی یاریەکان لەسەریان نووسراوە هێزی ئاسمانیی. ئێرە ئۆفیسی تۆمارکردنە، ئێمە ئەو جۆرە کێشانە چارەسەر ناکەین. ئەتوانی ژمارەیەکی گونجاوم دەیتی بۆی پێوەندی پێوە بکەم؟ پێت وایە پێویستە دەربارەی ئەوە بەدایکم بڵین؟ بەڵێ پێم وایە تۆ ڕاست دەکەی تاوەکو کەمتر بزانن ئەوە باشترە چونکە ئەو کەسانە هەواڵگری خراپن. ناتوانم بڵێم چەند سوپاس دەکەم کە بۆ ئۆتۆمبیلە لێت دام. هەرگیز ڕێگە بدە هەستەکانت باشتر بۆ دابین بکەن. تۆ پێویست بە لەسەرت کەوا زیاتر ئاگاداری خۆت بی. تۆش پێویستە باشتر شۆفێری بکەیت. ئەوە منداڵێکە. تەنها منداڵێک. من ئەژنۆکانم تێکەچێ کاتێک کە پیر بووم و ئەو کات خەتای جێرنینگ ئەگرم. پۆلیسەکان ئەوە دوو جارە دێن. بڕوا بە منداڵەکە ناکەن ئەو خۆی کێشەی بۆ خۆی دروست کرد. نابێت هیچ شتێکی تر بێت. ئەگەر ئەو بابەتە بێ من ئەڵێم سەرڕۆیی مەکەن. سبەی لە هەموو منداڵانی گەڕەک بدە و بیانسوتێنە. پاشان بۆ ئەو سارە نەفرەتیە بگەڕێ. من بیر لە خانووی سێ هەزار و بیست و شەش دەکەمەوە. سارەی منداڵانەکە بۆ ئێوە ڕۆی. ئەو لە ناوەڕاستی خانووەکان دایە. وام پێ باشە ئێوەی بۆ بگەڕێین. ئەگەر هەتا بیست چوار کاتژمێری تر نەخشەکەم لا نەبێت بەرەز پۆپرێ ئەوا ئەرکەکەت پوچەڵ ئەکەمەوە کۆتایی بە هەموو بەشەکەمان دێنم تێگەیشتی دوایە؟ باوکتان سبەی شەو دەگەڕێتە ماڵەوە من چاوپێکەوتنم هەیە لە کاتژمێر دوازدەوە تاوەکو پێنج بۆیە پێویستە تۆ مۆڵی ڕاستەوخۆ دوای قوتابخانە بگەرێنە ماڵەوە من ناتوانم بە هیچ شێوەیەک مەحاڵە من یاری جمناستیکم هەیە. منیش هۆکیم هەیە. پێویست دەکات دووبارەی بکەمەوە؟ ئەی بۆچی بە خاتوو هێز ناڵێی ئاگای لە ئەلێکس بێت؟ بەڵێ ئەو زۆر لە من و ستام باوەڕپێکراوترە. خاتوو هێز تەنها یارمەتیدەرێکە مەگەر حاڵەتێکی لەناکاو بێت ئەگینا من بەڕاستی نامەوێ بۆ بڵێم. من بە تەنیا خۆم کێشەم نییە. کەواتە خۆت بمێنەوە یەکلایی بووە. ئەلێکس دەتوانی ئاگادارییەکی ئەڵەم بدەیتێ؟ بمبوورە مەبەستم هەندێک بەزالیایە. گاڵتەجاڕی بەڵێ ئۆو سڵاو ئەها ئەها ئەو لە ماڵەوە تووشی درکە مێکوتە بووە ئۆو ئەلێکس تۆ برادلی گڵۆڤس دەناسی؟ بەڵێ ئەوە دایکێتی پەیوەندی دەکات تۆ سەیارە منداڵانەکانت لەوە هێناوە؟ نەخێر ئەو دانەیەکی لەو سەیارانە هەیە بەڵام خاتوو هێز ئەو سەیارەی پێداوە دۆزیمانەوە. ئەلێکس تۆ کێشەت چیە بە هیچ شێوەیەک بۆت نییە کە پەیوەندەکانی من داخیتەوە قسە لەگە خاتو کلۆڤس مەکە تکایە بۆچی نا ئەو مەترسیدارە دەربارەی چ قسە دەکەی ئەو درۆ دەکا ئەوان هەموویان درۆ دەکەن ئەوە ئەو نییە بۆچی پێت وایە کە ئەو نییە پەیوەندی پێوە بکەرەوە پێم وایە سەرسام دەبیت. من داوای لێبوردن دەکەم. ئایا لای من داخرایەوە؟ کارن؟ نەخێر نەخێر من بووم تەلەفۆنەکەمان نوێ کردوتەوە. ئەوان ژماری تەلەفۆنەکان دزیوە گوێ بگرە من مەبەستم ئەوە نییە کوڕەکە تۆمەت بار بکەیت من دڵنیام کە بڕادلی شوێنی سیارەکەی خۆی لەبیر کردووە منداڵەکان هەندێشت وندەکەن وا تێدەگەن کە دزراوە کوڕە بچوکەکان هەندێک ئەندێشەی خەیاڵیان هەیە وانیە؟ بەڵێ وایە. ئەوان سپێنێ دوای من دەکەون دۆرس. هیچ کەسێک گوێ ناگرێت نە دایک و باوکم نە مۆڵی نەستان نە پۆلیس یان هێزی ئاسمانی هیچ کەسێک کەواتە ئێمە چی بکەین ئەگەر ئەومانای شاردنەوە بێت ئەوە هەڵەی ئەگەر ئەو مانای شار بێت ئەوە ڕاست دەکەیت کاتێک تەواب و ئەوان لێم تێدەگەن و دەزان کە من ڕاستم پێدەگوتم من ناگریم و بێتاقەت نابم و ناترسم ئەوان بە تەمەن و تاوانبارن بەڵام ئەمە گەڕاکی منە و ئێرەش ماڵی منە گرنگ نییە تەمەنیان چەندە و گرنگ نییە چەندە گەورن ناتوانن لە من بدەن و ناتوانن لە ماڕەوە لێم بدەن نزیکی ئامانجەکەم تەواو چۆڵە. با بڕۆین دۆرس. دڵنیان کە ئامانجەکە نەڕۆیشتووە؟ نەخێر ئەگەر وابایە دەماوینی. دووبارەی دەکەمەوە کە هیچ جوڵەیەک نییە لە ژوورەوە. ڕێگە بدەن بچمە ژوورەوە. ئاڵس لە شوێنی خۆت بمێنەوە. وا مەکە. دەیڵێمەوە. سەرنجی کەس بۆ خۆت ڕامەکێشە. هەڵیستێنەوە. دوای زریانەکە بەڕێ دەکەوین. کاتمان زۆر لەبەر دەست نییە. گەورەم، ئەم پەیامە لە هێزی ئاسمانییەوە هاتووە. منداڵێک ناوی پروید بووە، پەیوەندی کردووە بۆ ئۆفیسی تۆمارکردنەوە لە شیکاگۆ. وتیەتی کەوا نەخشەیەکی کۆمپیوتەری لەناو سەیارەیەکی منداڵاندا دۆزیوەتەوە. ئێمە دەڕۆین بۆ شیکاگۆ. سەیری کەشوهەوات کردبووم؟ نا، کێشە نییە. جاکەتەکەت لەوێیە. سوپاس، دەمەوێت قاوەیەکەیان لەبەر کەم. دۆستە بۆچی کوپی گەشتەکەت پڕناکەی لە قاوە و منیش هەتا و کاتە چاکەتەکەت بۆ دەهێنم سپاس کوڕم من لە فێکت بۆ ئامادە دەکەم فەرموو چاکەتەکەت سپاس ئازیزەکەم بمبورە بۆ ئەوەی ئەو هەفتەیە روویدا ئەوەی دڵیشکاندم ئەوە بوو کە ئەوەندە بێ مومچم بەو شێوەیە نەدەبوو بەم شێوەیە بێت. ئاساییە ئەوە خەتای تۆ نەبوو هەندێ کات بوو. سپاس کوڕم تۆ ئاگادارکەرەوەت پێیە؟ بەڵێ. زۆر باشە هەموو نیو کاتژمێرێک تەلەفۆن دەکەم لەسەر هێڵ بۆ پەیوەندیەکەت بە کراوەی بێ هێڵەوە تەواوی رۆژەکە لە هەموو چاوپێکەوتنەکاندا لاپتۆپم پێیە. هەموو کات ئاگادار دەبم. من تەلەفۆنەکەمم پێیە و تۆش ڕەقەمی فاکسەکەمت پێیە زۆر باشە کوڕم. زۆر باشە. ئۆو خاتوو گڵۆڤس پەیوەندی کردووە. ئەو چاوەڕوان بوو لەوەی کە دڵنیای بێتەوە لەوەی کە ناوی برادەی لەسەر سەیارەکە نییە. زۆر سوور بوو لەسەر ئەوە. کاتێک تۆ لە گەرما بووی پەیوەندی کرد. داتەوە پێی؟ ئیشی خۆمە. هیوادارم هەستی بە گەمژایەتی کردبێ. ئەوە بە ئازار بوو. باشە باش بە سەلامەت بە و چاوێکیش لەسەر شوێنە کۆنەکان بێت هەموویانم داپۆشیوە با بڕۆین دۆرس تەنها خۆم و خۆتین بە دوای کەسێکی تری لێە؟ سڵاو. سڵاو خاتوو هێز من کارین پڕۆتم دەکرێ تەمەشایەکی ئەرێکستم بۆ بکەیت؟ من ئێستا دەڕۆمە دەرەوە. من پەیوەندیم لەگەڵ ئەودا پچڕا. ئا باشە بۆ ماوەی چەندێک؟ بە هەمووی کاتژمێرێک نابێت. نەخێر من هیچ شتێکم وەرنەگرت ئەوان وتیان کەس دەرگای نەکردوتەوە ئەوە لەوانەیە شوفێرەکە لە گەراجەکە بەجێهێش بێت ئەوەمان زانین لای ئێوەیە هەندێک جار ئەوان کەلوپەلەکان لە پشت دەرگاکەەوە بەجێ دەهێڵن شەش سەد و حەفتا و پێنج. جێرنیگن من پێم وایە چێژ لەوە دەبینم ماوەیەکی زۆرە لەو کاتەوەی من منداڵ بووم. لەبیرت کردووە ئەوانە کە چەندە گەمژەن؟ ئاگاداری خۆت بە. ئەوەم نەبینیوە دوور بۆ ئەستا لەوانەیە ئەوەندەش زیرەک نەبێت لە کۆتاییدا نا نا بەدڵنیاییەوە ئەوەندەش زیرەک نییە. بیرێک لە ئەمە بکەرەوە. لە ئاسایشی فڕۆکەخانە دڵنیابە لەوەی کە پاکەتێکی ڕاستت بردووە. هیوادارم کە بە پەرۆش نەبیت بۆ ئەو کوڕە بچووکەی ئەو بەری شەقامەکە. ئەمە بەکراوەی جێدەهێڵم هەوایەکی پاک بۆ تۆ باش دەبێت بەڕێز هەنگەر تۆ لای باکور بگرە ئالیس تۆ لای باشور بگرە ئەی بەڕێز جرنینگل لە کوێیە؟ ئاگاداری بۆ هەموو گەشتیاران، گەشتەکانی شیکاگۆ دوادەخرێن بەهۆی سەختی کەش و هەواوە، تکایە چاوڕوانی ڕوونکردنەوەی زیاتر بن. تۆم گرت. دەردی مەوە. ئۆف بەرەفرەت بی. بەڵێ ئێستا باشە.